بسم الله الرحمن الرحيم ڕێکی تر لە کو ڕەوشتە باش و خراپەکان و کردارە باش و کردارە خراپەکان لە چەند ئاەیەکی تر و چەند سورەیەکی تری قورآە ناویان براوە کە پێویستە ئەوانش بەیان بکرێت لە سورەی ئەحزابە بە پێغمەری خوا فەرمانی ئەدرێ کە پێویستە مسلمانان بیزانن ئەو کەسەی کە خەریکی داوەتکردنە بۆ ڕێگەیخوا بیزانێ باشە چونکە لە مەرحەلە و قۆناغێک لە داوەتەکەیە ئەگا بەوە ئەوەیش کە هاوسەری کەسێکە کە کاری داوەتکردنە لە ڕێخوا هەر پێویستە بیزانێ کە ڕۆژێک لە ڕۆژان تووشی ئاواشتێبێ و خەڵکی تریش هەر دەستی کرد بە بانکردن بۆ ڕێگای خوا دەسەڵاتدار و حاکمە زاڵمەکان و تاغوتەکان و دار و دەسەیان دژی وەستان و دەستیان کرد بە دژمنایەتی لەگەڵی و هەرچێک کە لە دەستیان هات درێغیان نەکرد هەوڵیاندا بۆ ئەوەی کە نێڵن ئەو داوەتە سەرکەوێت کە لە ئەنجامە چارەیەک نەبوو غێری ئەوەی کە پێغەمەری خوا لەگەڵ دیاران و کۆچکەن و ئەو شارە شاری مەکە جێ بێڵن و بڕۆن بۆ جێگایەکی ترکە لەوێ بتوانن ئەدای مەسئولیت و وەزیفەی بەندگی خۆیان بکەن و ئەوەی کە بەسەریانە ئەنجامی بن کە کۆچیان کرد بۆ مەدینە کافرەکان هەروازیان ناهێناوە چەند جار لەشکریان کێشا و هجومیان بردە سەر مسلمانەکان و شەڕیان لەگەڵ کردن بەڵکو بتوانن ئەو داوەتە و ئەو بانکردنە بۆ ڕێگەیخوا لە بین بن و خۆیان ڕزگار کەن بەدەستەوە جا هەر جارە دەسەیەک لە کافرەکان ئەچون بۆ شەڕکردن حزب حزب و دەسە دەسە ئەچون تا دوای ئەوەی کە چەند جار شکستیان خوارد و نەگەیشتن بە ئامانج و ئارەزوی خۆیان بۆیان دەرکەوت کە ئەگەر حزب حزب و دەسە دەسە بڕۆن هیچیان پێ ناکرێت کەوابوودا هەموو حیزبەکان و هەموو دەسە و گرۆکان دەست بکەن بە یەکێ و هەمویان بە یەکەوە بڕۆنە شەڕی مسلمانەکان کە لە بینیان بن ئەوە بوو کە جەنگی ئەحزاب ڕوویدا کە هەموو حزب و گرۆکان بوون بە یەکێ بۆ لێرانی مسلمانەکان جا لەبەر ئەوەی کە خوان تەعاال هەرگیز ئێزم نادا بە کافرین کە کارێک بکەن کە بەندەگی و عیبادەتی خوا لە سەرزەوی هەڵگیرێ و زەمینە نەمێنێ بۆ ئەنجامدانی لە عینی ئەوە کە مسلمانەکان خۆیان بە سەڵاتی ئاوایان نەبوو کە دفاع بکەن لە خۆیان و لەگەڵ ئەو هەموو دژمنە بە شەڕێن خۆیان تعال یاریدان کۆمەکی کردن و نەجاتی دان بە سپاهێک کە بە لەشکرێک کە مسلمانەکانیش نەیاندی بە لەشکرێک کە خۆی ئەزانێ ئەفرادی چەند بوو و چۆن بوون حزبەکان و گرۆ کافرەکانی شکستدا و ئەو شکستدانە بوو بە هۆی ئەوە کە جارێکی تر کافرەکان لە بیری ئەوانە بن کە لە ڕێگای شەڕکردن و جەمکردن لەگەڵ مسلمانەکانەوە بڕۆن بە دژی ئیسلامە دوای ئەوە وتیان ئیتر جارێکی تر بۆ ئەوە ناشێ کە بەشەر بین لەگەڵ مسلمانەکان باشتر ئەوەیە کە لە ڕێگایەکی ترەوە بڕۆین و شتێکی تر بکەین بۆ لەبێن بردنی ئیسلام ئەوە بوو کە دەستیاندایە هجوومکردنە سەر مسلمانان لە مەدانی ئەخلاق و خوڕەوشدا پیلان و نەخشیان کێشا بۆ ئەوەی کە نفوز بکەن لەناو خانەوادە مسلمانەکان و کارێک بکەن کە مسلمانەکان لە ڕێک و ڕەوشتی جوان و ئەخلاقی ئیسلامی لابوێن و گمڕاهیان بکەن و ئالە و ڕێگاوە دەستی خۆیان بوەشێن و ئیسلام لەبێن جا لەبەر ئەوە بوو کە لە دوای ئەو غەزوە دوای جەنگی ئەحزاب خوای متعال ئەم سوورەیە نار کە تایە مسلمانەکان ئاگادارەکە لەوەی کە خەتەرێ زۆر گەورە ڕووی تێکردون کە ئەگەر خۆیان ئەگەر سنگەری خۆیان محکەم نەکەنەوە و ئەگەر لە خوو ڕەوشتە جوانەکان لە خوو ڕەوشتە خراپەکان بە تەواوی خۆیان دوور نەگرن و ئەوەی کە خوو ڕەوشتی باش و جوانە و لەبەر ئەوەیە کە لەم سوورە زۆرێک لەو فەرمان و دەسوورانەی کە پێویستە بۆ ئەوەی کە مسلمانەکان بە ڕعاەتکردنیان بە بەکارهێنانیان خۆڕەوشتی جوان بگرن و ڕێگای ئیمان و ئەمەڵی ساڵح باشتر و زیاتر بگرنەبەر زۆرێک ئالە و دەسوورانە هاتوون کە ئاوا دەست پێەکە لەبەر ئەوەی کە خانەوادەی ڕەهبەر زۆرتر لە خەتەرایە کە ئەگەر هجوومێک ببرێتە سەر ئەو و لەفنەیەک بدرێت لە ئەو ئیتر هجووم بردنە سەر کۆمەڵی مسلمانان و لەتمەدان لەوان زۆر ئاسانە بێ لەوێوە دەست پێکراکە فەرمێ ئەی پێغەمەر ئەی ئەوەی کە خەبەری هدایەت و ڕێنمایی بۆ ڕێگەی بەندگیت لە خاوەرگتووە بڵێ بە هاوسەرەکانت ئەوانەی کە قرارە هاوسەر و جفتی تۆ بن و شایستگی و لیاقەتی ئەوەیان بێ کە لەلای تۆ بن پێیان بڵێ ئەگەر ژیانی دنیا ئەو ژیانەی کە زوویێت بەڵام هەروە کە زوویێت زوویش هەروە لەبینەچێت ئەگەر ژیانی دنیا و زینەت و ئارایشی دنیاتان ئەوێ بێن تا بڕێک لەو ماڵ و مەتاعی کە هەمە پێتانی بم و دەستان لێبەردەم و بەرەڵاتان کەم بە شێوەیەک جوان بڕۆن لە هەر کوێ ئەوەی واتانەوێ ئەوەی واتانەوێ لە هەر کوێ دەستانەکەوێ بڕۆن بۆ ئەوێ چونکە خوای متعال منی بۆ ئەوە خەڵق نەکردوە کە خەریکی ئامادەکردنی زینەت و ماڵ و مەتاع بۆ چەند ژن بم مەسئولیەتی من و وەزیفە و واجبی بن زۆر گەورەترە لەوەی کە عمرم هەر لەوا سەر بکەم کە ژیانی چەند ژن تامین بکەم ئەگەر ئەوەتان ئەوێ ئەوە لای من دەست ناکەوێ بێن تا بەو شێوەیە لە کۆڵی خۆمتان بکەم ئەنجام دەن کاری باش ئەنجام دەن کە ئەگەر لەوانە بن وا ئەهلی ئەنجامدانی کارە باشەکانم هەر کامتان کە لەوانە بێ ئەوە خوتەعاال مزد و ئەجر و پاداشێکی زۆر گەورەی بۆ ئامادە کاتێکە ئەم دوایە نازل بوو پێغەمەری خوا یەکە یەکە لەگەڵ هاوسەرەکانی ئەم شتەی باس کرد و ئەوانیش حاضر بوون کە ئەوانیش وتیان کە ئێمە خوا و پێڕەمەری خوا و ماڵی دوایی و قیامەتمان ئەوێ و ژیانی دنیا و زیینەت و ئارایش و زیوەری دنیامان ناوێ و بەو جۆرە سابتیان کرد ڕۆشنیان کردەوە کە لیاقەت و شایستگی ئەوەیان هەیە کە هاوسری ئەو بن جا دوای ئەوە کە ئەمە سابت بوو ئەمەیان دەرخست لەو تاقیکردنەوە و ئازمایشە قبوڵ بوون و ناجح بوون دوای ئەوە چەند دەستورێکی تر هات چەند فەرمانێکی تر لە لای خۆی متعاالەوە هات کە لەو فەرمانانە ئەفەرموێ ئێستا کە ئێوە دامەرزاون لەسەر ئامە و سابتان کردووە کە لیاقەت و شایستگی ئەوەتان هەیە کە ژنی پێغەمەر بن جا چەند شتێک هەیە ئەبێ ئەوانە ڕعاەت بکەن بە جدیەتەوە لێیان داوا بکە کە مەوزە و مەوقفی خۆیان ڕۆشن بکەنەوە و ڕۆشنی بکەنەوە کە چیان ئەوێ و چیان ناوێت کە ئەگەر دنیایان ویست دەستیان لێبەردا و بەرەڵایان کا و ئابە شێوەیە کە بەیان کرا و ئەگەر خۆ پێڕەمەر و قیامەتیان ویست ئەوە ئەبێ خۆ حازر کەن بۆ ئەوەی کە ئەو فەرمان و دەستورانەی کە دوایی بەیان نەکرێن ئەوانە ڕعاەت بکەن هۆشیان بەوانەوە بێت ئەوەی کە خوا ئەفەرمێ بیکەن بیکەن ئەوەی کە ئەفەرمێ خۆی لێ دوور بدرن لێ دوور بکەن فەرمی ئەی ژنانی پێغەمبەر هەر کام لە ئێوە کردارێکی زشت کە دیار بێ و ئەنجامدانی نیشانەی ئەوە بێت کە ئەو ئەنجامدەرە ئینسانێک نییە کە ئەهلی عیبادەت و بەندەگی خوا بە شێوەی جوان بێ هەر کام لە ئێوە کردارێکی زشتی ئەنجامدا کە خەڵک پێیان زانی و بۆ خەڵک دەرکەوت کە ئەوە ئینسانێکی ساڵح نییە و کەسێکە کە ئەهلی ئەنجامدانی کردداری زیشتە ئەوە شکنجەیەک کە بۆی قرار ئەدرێ دوو بەرابەری شکەنجەیەکە کە بۆ ژنەکانی تر قەرارە لەبەر ئەوەی کە کردداری زشتی ئەو هەم گوناهێکە بۆ خۆی و هەم ئەبێتە هۆی ئەوەی کە ژنەکانی تریش چەندها کردداری زشت ئەنجام دەن ئەبێتە سەرمەشتێکی خراپ بۆ ژنەکانی تر کە ئەوان بیان و ئەگرن ئەڵێن وەختێک کە خانەوادەی پێغەمەری خوا و خانەوادەی ڕەحبەر ئاواێ ئیتر ئێمە بۆچی خۆمان ئەخەینە زەحمەت جاکە یەکێک لە ئێوە کردارێ زشتی ئەنجامدا ژنانی تر چەندها کرداری زشت ئەنجام ئەدەن چەندها کردەوەی ناپەسەند ئەنجام ئەدەن و ئالەبەر ئەوە حەقی خۆیەتی کە ئەگەر یەکێ لە ئێوە شتێ ئاوای کرد دوو بەرابەر عذاب و شکنجەی و ئەوە زۆر ئاسانە بۆ خوا ئەوەی کە ئێوە ژنی پێغەمەری ئەوە نابێتەمانە وەک ئەڵێن و دەربایسیەک نییە نافەرمێ لەبەر ئەوەی کاژنی پێغەمەرن قەیناکە چاوپۆشی ئەەکەم نا بەڵکو لەبەر ئەوەی کە ژنی پێغەمەرن و ژنی ڕەحبەرن و ئەبێ پاکتر لە هەر ژنی تر بن و شێوەی ژیان شێوەی ژیانیان جوانتر بێ لە هەر ژنی تر ئەوە مزد و پاداشی دوو جار ئەدەینەوە یەک ئەوەی کە کردەوەی چاکی ئەنجام داوە و ئتاعات و فەرمانبەرداری کردووە دووش ئەوە کە بووە بە سەرمەشقی باش بۆ ژنانی تر و ڕێوڕەوشی جوانی دامەرزاندووە بۆ کەسانی تر ژنانی ئەو کەسەی کە خەبەری هدایەت و ڕێنمایی بۆ ڕێگەی بەندگی هێناوە بۆ خەڵک و ڕێنمایی خەڵکەکە بۆ ئەوەی کە بەندگی و عبادت بۆ خوا بکەن ئەگەر لەخوا بترسن و تەخوا و لەخوا ترسانتان بێ وەک هیچ ژنێکی تر لە ژنان نین چونکە ئەگەر ژنێکی تر لەخوا بترسێ تەنها بۆ خۆیەتی بەڵام ئەگەر ئێوە لەخوا بترسن ئەبن بە سەرمەشق بۆ ژنانی تر و بۆ خانەوادەکانی تر و ئەبن بە سەبەبی ئەوەی کە زۆرێک خانەوادە و زۆرێک ژنان لە خانەوادەکانە کەونە سەر ڕێ و ڕێگای بەندگی خوا بکەن کەوابوو فلا تخضعن فلا تخضعن بالقول فيطمع الذي في قلبه مرض لە ماڵەکانتانا دامەرزێن بە سەنگین بن و قارتان بێ سەنگینیتان بکەوێتە ناو ماڵەکانتان چون قرار لەسەر ئەوەیە کە ژن جێگای ئەسلی فعالیت و کار و کۆشش و هەڵدانی خانەوادە بێت و ناوماڵ بێ و چوونە دەری لە ناوماڵ تەنها بێ لە کاتی زەرورەتا بێ و وەک چۆن بورج و قەسرێک لە دوورەوە دیارە و خەڵک سرنجی ئەدەن ئاوا خۆتان برازێنەوە کە مردم بۆتان بڕوانن وەک چۆن ئەوانەی کە لە جاهلیەتی پێشوە ئەچوونە دەرەوە خۆیان ئەرازاندەوە بە شێوەی ژنانی جاهلیەتی پێشوو ئەوانەی کە لە ڕێگای بەندگی خوا دوور بوون و غافڵ بوون و لایاندا بوو بە شێوەی ئەوان خۆتان مەرازێنەوە کاتێکە ئەڕۆنە دەرەوە جا دوایش بەیان ئەکرێ کە ئەبێ ژنی مؤمن ژنی مسلمان لە کاتێدا کە ئەچێتە دەرەوە یا لە کاتێدا کە نامەحرمێک لە ماڵیاێ چۆن بێت وأقم الصلاة و نوێژەکانتان بەڕێک و پێکی ئەنجام بن سکاڵا و دوعاتان بەڕێک و پێکی ئەنجام بن کە خۆیان تاال کۆمەکتان کاروەوەی کە ڕێگەی بەندگی بدەن ئەی ئەهلی ماڵی پێغەمەر ئەی ژنانی پێغەمەری خوا کە نابێ ئێوە ئەو پیسی جاهلیەتانە پێوە بێ و ئەیەوێ بەراسی پاکتان کاتەوە لە هەرچی خوڕەوشتی جاهلی و ناپسند وەک ئەوەی کە بە نازەوە قسە بکەن وەک ئەوەی کە وەقار و سەنگینیتان نەبێ لە ماڵەکانتانە دانە مەرزێن و هەمیشە لەم لەولا بن وەک ئەوەی کە کاتێک کە ئەڕۆنە دەرەوە خۆتان برازێنەوە ڕێگای بەندگی ڕۆشن ئەکەنەوە و ڕۆشنی ئەکەنەوە کە هەرخوایە فەرمانڕەوا و فەریادڕەس و ڕۆشنی ئەکەنەوە کە دو ڕۆژێک هەیە کە ئینسان پیایا محاسەبە و محاکەمە ئەکرێ و دەری ئەخن بۆ ئینسان کە مەسئولە و بەندەی خوایە و ئەبێ ڕێگای بەندگی بکرێ و هەروە ئەو ڕێ و ڕەوشەی کە دامەرزاوە بۆ ئەوەی کە بەندگی خوا بکەن نازکبینە ئەوەی کە زۆر زۆر پەنهان بێ و زۆر پۆشی دەبێ ئەو پێ ئەزانێ و خەبیرە هەمیشە گزارش و خەبەری پێ ئەدرێ و لەو جهتەیشەوە لەو ڕێگایشەوە خەبەردارە بێ لە هەر شێک کە ڕوو ئەدا و لە هەر کردەوە و کردارێک کە لەلایەن ئێوەوە بێت جا دوای ئەوە چەند خوڕەوشتی جوان چەند کردەوەی چاک بەیانەکا کە ئەفەرمێ ئەو پیاوانە و ئەو ژنانەی کە ئەهلی ئەوانە بن و ئەوانەیان کردێ بە کار و پیشەی خۆیان و بەرنامەی خۆیان ئەوە لێبوردنێک و مزد و پاداشێکی زۆر گەورەمان بۆ ئامادە کردوون و ئامادەی کردووە بۆیان کە لە بە غەیری خوا بێ غەیری خوا بکەن بە خاوەنی خۆ غەیری خوا بکەن بە فەرمان ڕەوا و فەریادڕست و نافەرمانی و سەرپێچی لە فەرمانی خوا بکەن ئا لەوە خۆیان بزگار دوو ئەوەی کە ئەو حەقەی کە ناسیویانە بەرنامەی هدایەت و ڕێنمایی خۆی متعال بە تەواوی تەسلیمی بن بەڕاستی بزانن تەسدیقی بکەن و لەسەری دامەرزێن عەبد و بەندەی خوین و مؤمن و مسلمانی ڕاست بکەنەوە بە عمل بەکردەوە سابتی بکەن کە ڕاستە مؤمن و مسلمانن دوای ئەوە ئەوەی کە ئەهلی سەبر بن بەڵێ بەندەگی زۆر گیر و گرفت و دەبیسەر لێنێ بۆ ئینسان زۆر خەتەرات لە ڕێی ئینسانایە کاتێک کە لە ڕێگای بەندگیا هەنگاو هەڵگرێت بەڵام ئەبێ سەبر بکەن ئەبێت حمل بکەن و شکست نەخۆن و لە کاتێکا کە لەگەڵ گیر و گرفت و دەردی سەر و مشکلات ڕوبەڕوو ئەبن لە ڕێگای بەندگی دەرنەچن و لانەدەن دوای ئەوە خشو خۆ کەسگرتن خۆ نزمگرتن لە بەرادری خۆی متعاالەوە بە تەواوی تەسلیم بوون و ئەوەی کە کەمترین سەرپێچی و نافەرمانی لێیان ڕوونەدات و دوای ئەوە ئەمەی کە لە ماڵ و سەروەت و داراییە کە هەیانە ئەوە نەی لە ڕێخوا خەرجکەن کە سابتی بکەن ڕۆشنی بکەنەوە کە صادق بوون ڕاستیان کردووە لەواکە ئیدعای ئیمانیان کردووە وتویانە ئێمە مؤمنین صدقە بدەن صدقەیانە ئەوەی کە سابتی ئەکا کە ئینسان ئەهلی ڕاست وێژی و صدقە ڕاستەکە کە ئەڵێ من مؤمن مسلمانە چونکە ئەگەر ئینسان سەدەقەی نەبێت ئەگەر ماڵ و سەروەتی خۆی ئەوەی کە زیاتر لە نیازی خۆی لەڕێی خوا خەرجی نەکا ئەوە دەرەکەوێت کە درۆی کردو لەوا کەوتوە و تەنها لە کاتێکە دەرەکەوێت کە ڕاست ڕاستی وتووە و ئەهلی سەد و ڕاستە کە ئەوەی وا ئەبێ خەرجی کا لە ڕێ خوا خەرج بکە سەر و دوای ئەوە ئەبێ ئەهلی ڕۆژ و گرتن بن ئاوا کە لە پێشا ئشارەمان کرد ئەو دەورەی کە خوای متعال دایناوە بۆ پەروەردەکردنی بەندە ئەو دەورە بگز بڕۆنە ناوی ڕۆژوو بگرن تەمرین بکەن بۆ ئەوەی کە هەرچێک کە خوا پێخۆشە هەر ئەوەیان پێ خۆش لێ و ئەوە بکەن و هەرچێک کە خوا پێ ناخۆشە ئەوانش ئەوەیان پێ ناخۆش لێ و لێ دوور کەونەوە و دوای ئەوە ئاوا بن کە خۆیان لە غێر دوای ئەوە ئاوا بن کە خۆیان لە غێری ژنان و حەڵال و هاوسەرەکانیان و هەروا ژنەکان خۆیان لە غەیری شوەکانیان بپارێزن و تەنها عەلاقە و ڕابتەیان لەگەڵ هاوسەرەکانی خۆیان بێ و بەس و خۆیان لە حەرام دوورخەنەوە و لە دواییدا ئەمەیان ببێت کە هەمیشە لە یادی خوا بن هەمیشە لە بیری خوا بن زۆر زۆر یادی خوا بکەن و زۆر لە بیری خوا بن بەم جۆرە کە هەمیشە خەریکی ئەدای وەزیفەی بەندەگی بن و بە دڵ و دوای ئەوە بە زمان و بەکردەوە و ئەمەڵیان ذکر و یادی خوا بکەن و ئسپاتی بکەن کە خوایان لەبیرایە و لەبیریان نەشێت چونکە لەبەر ئەوەی کە دوای ئەو تەسمونەی کە کافرەکان گرتبوویان منافقەکان بڵاوەیان کردبوو بە ناو شاری مەدینا و لەسەر هەموو کوچە و کۆڵانێکا ڕا ئەوەسان بۆ ئەزیەتکردنی ژنان مؤمن و خەتەرێک زۆر گەورە خەریک بوو ڕووی کردووە خانەوادە مسلمانەکان و ژنە مسلمانەکان لەبەر ئەوە خوای متعال ئەم فەرمانە ئەنێرێ ئەم دەستورە ئەنێرێ بۆ ژنە مسلمانەکان کە ڕعاەتی بکەن کە منافقەکان ئەزیەتیان نەکەن چونکە ئەگەر ئەمان ڕعاەتی ئا ئەم فەرمانە بکەن کە لێرە بەیان کراوە منافقەکان ئەیان ناسن ئەزانن کە ئەمانە ئەهلی ئیمانن ئیتر ذاتیان نیە کە لێیان نزیکەونەوە و جرئەتی ئەوە ناکەن کە ئەزیەتیان بکەن و بەو جۆرە ڕزگارە بن لە ئەزیەت و ئازاری ئەو منافقان فەرمێ ئەی پێغەمبەر بڵێ بە هاوسەرەکانت پێش لە هەموو ئەبێت لەوێوە لە ماڵی ڕەخبەرەوە دەست پێ بکرێت و بکچەکانت لە پێشا هاوسەرەکە مکەلف ئەبێ واجبە بێ لەسەریکە ڕعاەتی ئەو شتانەکە دوای ئەوە کچ گەورە ئەبن وە تەکلیف و واجب مەسئولیەت بۆ ئەکاتە ئەوان و دوای ئەوە بە ژنانی مؤمنەکان مسلمانەکان پێیان بڵێ کاتێکە لە ماڵ ئەڕۆنە دەرەوە کراسە شۆڕەکانیان بکەنە بەر شۆڕیان کەنەوە بە خەڵخۆیانە کە هەموو گیانیان داپۆشێ کە ئا ئەوە ئەبێ بەهۆی ئەوەی کە بناسرێن ئەوە باشترین ڕێگایە بۆ ئەوەی کە بناسرێن لە دەرەوە بزان بێ کە ئەمانە مؤمنن ئەهلی ئەو جۆرە کارانە نین و هیتر ئەزیەتیان نەکرێت لە طرف ئەو لەلایەن ئەو منافقانە و فەرمێ خوا غەفور و ڕەحیمە ئەگەر لەوە پێش ئەمەیان نەکردووە تووشی بەو کردارە زشت و ناپەسەند نەبوون خوا غەفورە لێیان ئەبورێ لە گوناهیان چاوپۆشی ئەکا و ڕەحیمە ئەگەر لێرە ولا ئەم دەستور و فەرمانە بەکاربێنن و عملی پێ بکەن لێیان وەرەگرێ و لێیان قبولەکە و بە بەزەی خۆی پاداش و جەزای باشی ئا ئەو کردەوە باشیان پێداتەوە ئالێرە واجب کراوە لەسەر ژنی موسڵمان لە کاتێکا کە لە ماڵا ڕواتە دەر و هەروە ئەگەر لە ماڵا بوو و نامەحرەمێک لەوێ بوو کراسی شۆڕ کاتەبەری بە جۆرێک کە لە ملی تا سەر نووسی پێکانی دایپۆشن بە جۆرێک کە هیچ پێی بە دەرەوە نەبێ بێژگە دەستەکانی هەروە کە لە نوێژە خۆی داپۆشێت جا بەشی سەری مل با بمێنێتەوە بۆ دوایی کە لە ئاەیەکی ترا بەیان کراوە کراسێک کە ئەوەنش تۆر بێت کە هەموو بەدەنی داپۆشێ و لەگەڵ ئەوەیشا دیارە ئەبێ کراسەکە تەنک نەبێت ئاوەها بێت کە ڕەنگی پێسی بەدەن لە ژێریەوە دیار نەبێت و هەروە کراسێکی وایش نەبێت کە زۆر لە زرف و بەرق و ڕەنگی جوان بێت کە بێتە هۆی ئەوە کە خەڵک سرنجی بن و بۆی بڕوانن هەروەک ئەوەی کە کراسی لەبەرانە کراسێک ماقولانە بە جۆرێک کە دای پۆشێ و دەری خا کە ئەم ژنە ژنێکی محتەرەمە ژنێک نییە کە ئەهلی ئەو جۆرە کارانە بێت کە تەماعی پێ بکرێ و ئەزیێتی بکرێت ڕابوو تا ئێرەی واجب کراوە لەسەر ژنێک کە ئیمانی بێ کراسێک ئابە و جۆرە کەوتمان بکاتە دەری ئەم کراسە کوردیە بە شێوەیە کە لەمە پێش باو بووە نەک ئەو کراسەی کە ئێستا لە بڕێک لە شارەکانی کوردستانە ئەدوورێت کە زۆر نالەبارە بە جۆرێک کە حەزمی بەدەن دەرەخن بەڵێ کراسەکە تەن نەبێت کە ئەگەر کراس یا هەر جل و لیباسێکی تر تەن بوو بە جۆرێک کە حەزمی بەدەنی دەرەخست ئەوە هەروەک تقریبا هەروەک نەبوونی پۆشاک و وەک نەبوونی لباس ئاوا ئەبێ کراسەکە ئاوا بێ کە حەجمی بەدەنی دەرنەخا و ئەگەر بە جۆرێک بوو کە لە سەرسینگە حەجمی بەدەنی دەرەخست ئەوە چارەی ئەوەیە کە ڕووسەریەکەی یا مەقنەعەکەی ئەوەنە گەورە بێت کە سەرسیندی داپۆشێت کە ئەو بەشەیش لە دەرەوە نەبێت یا جۆرێکی تر دایپۆشێت کە دیار نەبێ و ئاوەها نەبێت کە سرنجی نامەحرم ڕات جا بۆ ئەوەی کە باسی حجاب تەواو بێ ئاەتێکی تریش سەیرکردنێ ڕوانینێ کە لەبەر شوێن کەوتنی هەواڵ هەوەستێ ئا لەوانە دووری بکەن و خۆشیان بە خۆیانەوە بێ ئا لەو جۆرە ڕوانینە ڕوانینامەیان نەبێ و تەنها لە کاتێکا ئجازان ئجازیان هەیە بڕوانن کە احتیاجێک بێ زەرورەتێک بێ و سەبەبێک بێ بۆ ئەو ڕوانینە وەک ئەوەی کە ئینسانێکی مسلمان خەریکە شتێک لە دین فێری ژنێ مسلمانەکە بۆ ئەوەی کە باش تێبگەێنێ جارجار بڕوانێ بۆی کە ئەو خۆشی بەلایەوە بێ و بزانێت کە چی بۆ ئەڵێ کە ئەگەر جارجارێ بۆی نەڕوانێ ئەوی تر تێناگا و دیارە کە نەڕوانەکە ئەبێ پاکدامن بێت و دوور لە هەر جۆرە خەیاڵ و قەستێک کە ناخۆشە و فەقنێ لە دڵی مسلمان و وەک ئەوەی کە پزیشک لە کاتی معالجە ناچارەکە بڕوانێ بۆ ژنی نامەختن و شتانێک هالە و قبول و پێیان بڵێ کە شەرمگا و حەیایان نگاداری بکەن لە ڕێگای ناشەرعیەوە تووشی کارێک نەیەن و تووشی حەرام و ئەوەی کەخوا پێ ناخۆشە بن بەو جۆرە کە بۆ ئەوان نێژرا و هەروا شەرمزایان و حەیایان نگەهداری بکەن، خۆیان بپارێزن لەوەی کە لەو ڕێگاوە تووشی ناشەرعی بن و دیارە کە تەنها لە کاتێکیشا ئەو پاراستن ئەبێت کە دەڕوانینەکانیان یانەوەشیان بۆ خۆیانەوە بێت هەروا سەیری ئەم ئەو بکەن کە ئەوە لە ئەو ئاەتەکەی ترا فەرمووی کاتێک کە ئەڕۆنە دەرەوە خۆیان نەڕازێنەوە لێرە فەرمێ زیینەت و ئارایشەکانیان دەرنەخن مەگەر ئەوەی کە خۆی لە خۆیەوە دەرکەوت بێ ئەوەی کە ئەوان خۆیان هەوڵی بۆ بن و خۆیان بۆ بخەنە زەحمە ئەو زینەت و ئارایشەی کە بە قەڵ ژنەوە ئەبێ دوو بۆ بەشێکی لە بەشێکی ئاوایە کە بێ ئەوەی کە ژنەکە خۆی خاتە زەحمەت بێ ئەوەی کە هەوڵ با بۆ دەرخستنی دەرەکەوێت وەک ژنی مسلمان خۆشی بۆ نەخاتە زەخمت و هەوڵی بۆ نەدا دەرناکەوێت هەر دەرەکەوێت بەڵام زیینەت و ئارایشێک کە لە غێری ئەو دوو جێگابێ بە جۆرێکە کە ڕەحەتدا ئەپۆشرێت کە ئەگەر ژن خۆی قەستنەبێت کە دەریخوا دەرناکەوێت کەوابوو لەسەر ژنی مسلمان واجبە ئەوەی کە ئیمانی بێ واجبە لەسەری کە لە لای نامەحرەمە ئاوا بێ کە تەنها ئەو زینەت و ئارایشی وا لە خۆیەوە بێ ئەوەی کە خۆی قەستی بێ دەرەکرێت تەنها ئەوە دەرخە و غێری ئەوە جایز نیە دەرخە جا لەو ڕەنووسش کە بەقەڵ دەسوو دەموچاوە ئەبێ بڕێکی هەر جایز نیە دەرکرێت بۆ وێنە ژنێ ئەیەوێ بەیانی بڕوا بۆ بازار زەرورەتە و ئەبێ بڕوە یا لە ماڵ بڕاتە دەر بۆ جێگارێک ئەوەی تر جایز نییە کە ئەم شەو لەو ڕەنوشتەدا لە خۆی و خۆی برازێنێتەوە چونکە ئەزانێ کە بۆ بەیانی بە جوانی ئەمێنێتەوە و خەڵک سرنجیان با پێشێت بەڵام ئەگەر پێش لەوە کە قستی چون بۆ بازار بکە شتێ لەوانەی دابێ لە خۆی و زۆرێکی لە بین چوو بێ ئەسەرێکی نابێ نیشانەیەکی نابێ دواییە ناچار بێ بڕوا بۆ بازار ئەوە قەی ناکات واجب نییە لە سەریکە لە ماڵا بمێنێتەوە تا هەر هیچی پێوە نمێنێ و بڕوە ئەوەی کە لە خۆیەوە بێ ئەوەی کە ڕەنجی بۆ باوکۆی بۆ خاتە زەحمت دەرەکەوێ قەیناکە ئاوابن بە سەریانا کە سەر و ملیان داخۆشێ و یەخەکانیشیان بگرێت سەرپۆشەکانیان ئاوابن بە سەریانا کە سەر و ملیان هەموو داخۆشێ لەو ئاەتەکەی ترا لە سوورە ئەحزابە بەیانی کرد کە بێژنی مسلمان لە کاتێکا کە دەچێتە دەرەوە لە ماڵ یا کاتێک کە نامەحرەمێک لەلایە ئەبێ کراسێکی شۆڕ ئاوا کەوتمان کاتە بەر لێرەش واجبەکە لەسەر ژنانی مؤمن کە سەرپۆش ئاوا بن بە سەریانە ڕووسری ئاوا بن بە سەریانە کە سەرمیلیان هەموودا پۆشێ کەوابوو تەنها ئەمێنێتەوە دەموچاو و دەست تا موچەی دەست تەنها ئەو دوانە ئەمێنەوە کە بەدەرەوە بن هەروە کە لە نوێژا ژنی مسلمان ئەوێت و یەکێک لە حکمەتەکانی ئەوەی کە ژنی مسلمان لە نوێژا ئاوا لە حزوری خوا ئەبێت و وا حاضر ئەبێ ئەوەیە کە فێر بێ کە دوایی لە ناو کۆمەڵی شەهروادێ ئەوەی کاندیلە سەری واجبەکە لە نوێژا تەنها دەسی و دەم و چاوی بە دەرەوە بن بۆ ئەوەیە کە فێر بێت کە لە هەر کاتێکی تریشاوا نامەخەن تەنها دەستەکان و دەم و چاو بە دەرەوە ئەبن بەقیە هەموو داپۆشراوە سەر داپۆشراوە مل داپۆشراوە بەدەن هەموو داپۆشراوە قاچی پێی هەموو داپۆشراون حتا ئەبێ گۆرەوێشی لە پێیا بێت کە پێی بە دەرەوە نەبن و گۆرەوێکانیش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 ژنانی تر ئاوانی هەر ژنێ چەند ژنێک هەن کە زۆر لەگەڵی ئەبن و هاتوو تۆ ئاسوکەوتیان بەیەکەوە زۆر ئەبێ و یەکتر ئەناسم و بڕوا و اعتمادیان بە یەکتر هەیە و ناترسن لە یەکتر ناترسن لەوەی کە چ ژنانێک کە دیارە نامسلمانن چ ژنانێک کە نایان ناسن نازانن چۆنن ئەخلاق و و ڕەوشتیان چۆنە ئەوە جایز نییە و دروست نیە لای ئەوان خۆیان دە ئەو ژنانە هەروەک پیا و نامەحرم ژنێک کە نامسلمانە یا ژنێک کە نایناسێ و نازانێت چۆنە ئەوە هەر وەک پیاوی نامەحرەم وایە کە دروست نییە غەیری دەم و چاو و دەسەکانی هیچ شوێکری بۆ دەرخا و دروست نییە زینەت و ئارایشی بۆ بۆ دەرخا ئەمە دەستورێکە کە زۆر غەریب و نەناسراوە لە ناو مسلمان و دوای ئەوەش بەیان کار کە لە زمانێکەوە عبد و کنیزەک هەن بۆ ئەوانیشە هەن خەیناکە چونکە زۆر نزیک من زۆر علاقیان هەیە بەرەکەوە کە ئێستا ئەوانە من زۆر لەسەری ناڕێن و دوای ئەوە فەرمێ ئەو پیاوانەی وە تابعی ئەهلی ئەو ماڵن وەک خزمەتکار و کارگەر و مزورن لەو ماڵە وەها هەن کە لەبەر ئەوەی کە تابعن لەبەر ئەوەی کە بوون بە پەیڕەوی ئەهلی ئەو ماڵە ئەمە ناکەنە ئەو ژنانەی کە لەو ماڵە هەن ئجازە بە خۆیان نادەن کە بە چاوی خیانەتەوە بۆیان بڕوانن ئەوە یەک دوو دەبێت گەیشتنە حدێک کە نیازی نیاز بە ژن لە دڵیانە نەمابێ هەمەعی ئەوەیانە نەبێت و ئیسلاحی خەڵک دڵیان مردبێ ئەوەنە پیربوو بن کە دڵیان مردبێ ئیتر خۆشیان بەلای ژنەوە نەبێت دڵیان نەمابێ بەلای ژن و بەلای ئەو شتانەوە کە ڕەتی بە ژنانەوە هەیە ئەوانەی کە دڵیان مردبێ وەک خەڵک ئەڵێن و کاریشیان بێ لەو ماڵە خەریکی ئەنجامدانی کارێک بن لەو ماڵە و وەک مزور و کارگەری ئەو ماڵە بن ئەوانشە ڕنجبەری ئەو ماڵە بن ئەوانشە قەیناکە ژنە مسلمانەکان زیینەت و ئارایشی خۆیانیان بۆ دەرخەنەوەتون بۆ باوکو براکانیان دەرێت وایان لێ نەهاتووە کە خەبەردار بن لە ئەو جۆرە مەسەلانە و هشتا وایان لێ نهاتووە کە سرنجی ئەو شتانە بن کە دروست نییە ژن بۆ نامەکان دەریانخوا ئاوەزی ئەوەیان نەگەتەوەکە دیدی ئەو شتانە بکەنەوە وەک مناڵی شش و حەوت ساڵ و هەشت ساڵ و ئەوانە کە ئەوانیشە قەیناکە زینەت و ئارایشیان بۆ دەرکەوێت بەڵام ئەگەر گەورەتر بوون وایان لێهاتکە کەوتنە فکری ئەو جۆرە شتانە و خەبەریان پیا کرد لەو جۆرە شتانە ئەو جا ئەمانە فەرموویەتی قەیناکە زینەت و ئارایشیان بۆ دەرخرێت مانای ئەوەیە کە قەیناکە لای باوکە بە تەواوی سەرپۆشەکەی نەدا بەسەریا ڕووسەریەکەی نەدا بەسەریا با کەمێ لە مووی سەری دەکرێت لای برایە لای باوکە یا قەیناکە با دەسی بە تەواوی دانەپۆشێ کەمێ لە مچەکی بە دەرەوە بێ جێی بازم شت بە دەرەوە بێ یا قەیناکە با گۆرەوێ لە پێ نەبێ کەمێ لە قاشی بە دەرەوە بێ یا با ملی مقدارێ بە دەرەوە بێ کەمێ لە سینگی بە دەرەوە بێ ئاوا لەو حدودا ئەو جیانە کە زیینەت و ئارایشیان تیاە قەی ناکەوا بە دەرەوە بن لای باوک و برا و ئەوانەی کە ناویان برا ئاوا نە بەو جۆرەی کە لای باوک و برا ئەوانە بە تەواوی سەر ڕووتکا و سینگ ڕووتکا و خاچوقلی ڕووتکا کە ئەوە ئەگەر بۆ باوکەکە یا بۆ براکە یا بۆ کەسێتی ئالەوانە نەبێتە هۆی ئەوە کە ئەگەر خۆی سرنجیان ڕانەکێشێ و شتێک نسبەت بە ئەو لە دڵیانە پەیانەبێ خۆ هیچ نەبێ ئەیان خاتە فکری ژنانی تر و بە تایبەت برایەک کە جوانە و برازا و خۆشخزایە کە جوانن ئەوانە لە کاتێکا کە خزمەکەی خۆیان ئاوها بینن هیچ نەبێ ئەکەون فکری ژنی بێگانە و ئەوە ئەبێتە بۆی ئەوە کە بەرەو گومڕاهی و لادان لە ڕێگە بڕن ئاوە جۆرە کە وتمان قەیناکە مینەت و ئارایشەکەیان کرد ئەلبەتە ئەوەیش بڵێن کە بۆ شوەکانیان زیاتر لەمە لەمەش جائزە بۆ شوو هیچ منعێک نییە و هەر جۆر کە شوو داوا بکە لە ژنەکەی کە خۆی بۆ دەرخە بێ خۆی بۆ دەرخاوە هیچ منعێک لە کارە ئەخر قەرارە هەروە کەوتمان کراسەکە ئەوە نەشۆڕ بێ کە پێیانی داپۆشی بێ و ئەوەیشی کە بە دەرەوەیە گۆرەوێ لای پۆشی بێ پێ هەر بە دەرەوە نەبێت جا ئەگەر شتێک لە خشل لە پێیانە بوو حەق نییە کە وەختێ ئەڕۆن بەڕێیا چن پێ بکن بە زەویا یا لە قەبن لە شتێک کە زرمەی بێت و ئەو شتێک کە دایان پۆشیوە خەڵک پێ بزانن کە درۆ ئەوەیە کە دەریان یارەکە هیچ مؤمنێک بێبەش نەبووە لە ئەوانەی کە ئێستا بەیان کراون لە ئەوانەی کە ئێستا من ئەیان لێکراوە هەر کەسێک کەم یا زۆر تووشی ئەوشتانە بووە بۆیە ئەفەرمێ ئەی ئیماندارەکان هەمووتان بەگشتی بگەڕێنەوە بۆ لای خوا و بکەن کەسێک کە جێی بڕاو ئاتمات بێ وەک مەحرەمی خۆی وەک برای وەک شوی وەک باوکی وەک ژنێک کە دارای ئەحترام بێ بۆ بە تایبەت خەوەتکردن لەگەڵ خزمی شو خەوەتکردن لەگەڵ ئێوە خەوەتکردن لەگەڵ ئەوانەی کە ئالە و قەبیلەن کە ئەوە خەتەری زۆر زۆرترە کە پێغەمەری خوا کاتێک لێ ئەپرسن مەگەر لەگەڵ ئەوانیش هەر جایز نیە خەوەت کرێ ئەفەرمێ ئەوە ئیتر مەرگە زۆر خەتەری زیاترە لەو.